بڕیار. تووڕە بووم و بڕیارم دا ئیتر شیعرت بۆ نەنووسم. تۆ لە بیر خۆم ببەمەوە و هیچ هەواڵێکت نەپرسم. سەروەختی هیچم نەنووسی و ماوەیەک خۆم گۆشەگیر کرد. لە ڕاستیشا نەمەتوانی هەر بە خەیاڵ تۆم لەبیر کرد. ڕۆژێ شعرێکم ئەنووسی خواستم وابوو بۆ تۆ نەبێ کە تەواو بووم خوێندمەوە دێڕی نەبوو بۆ تۆ نەبێ.